اما بعد فان اصدق الكتاب كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله تعالى عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار بەسەر میوانانی ماڵی خوای پەروەردگار بەسەر سەرجەم خەڵک و خاکی کوردستاندا ببارێت مەجلیسەکەمان دەبینە خزمەت هەڵوەستەیەکی خەلیفەی چوارەمی پێغەمبەری ئازیز ئیمامی عەلی ڕەزا و ڕەحمەتی خوای لێبێت ئیمامی عەلی لە کاتی سەردانی گۆڕستان و بۆ ناشتنی ئافرەتێکی مسوڵمان لە گۆڕستانەکەدا دەڵێت السلام عليكم يا أهل الآخرة أنتم السابقون وإنا ان شاء اللە بکم لاحقون نسأل اللە لنا ولکم العافیە سەلامی خوای میهرەبان لە ئێوە ئەی نیشتەجێیانی گۆڕستان ئەی ئەو کەسانەی کە ئێوە ئەهلی ئاخیرەتن ڕەحمەتی خوای پەروەردگار بەسەرتانا دابارێ ئەی شارێکی مردوو لە ناو شارێکی زیندوودا خانوەکانتان خەڵکی تری تێدا نیشتەجێیە هاوسەرەکانتان گەر پیاون شووی کردوتەوە گەر ئافرەتن هاوسەری کەیان پێکەوە هێناوە ماڵەکانتان بەشکرا ئیمامی عەلی فەرمووی هذا خبر ما عندنا فما خبر ما عندكم ئەمە لای ئێمەیە ئەم هەواڵە ئەمە دەنگ و باسی ئێمەیە بە ئێوەی دەگەیەنین ئەی لای ئێوە چ باسە ئەی ئێوە چی بە ئێمە دەڵێن ئەی لە نێو ئەم شارەدا ژیانی ئێوە چۆنە و چۆن مامەڵە دەکەن ئێوە پێکەوە بەڵێ خۆشەویستانم شێخ حەسەنی بەسری ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێت ئەو پیاوەی کە گەورەی تابعینە ئەو پیاوە بەڕێزەی کە تەنها پێناسەیەک بۆ ئەو کراوە کە پێیان فەرمووە کەلامه یشبه کەلام الانبیاء قسەی وێنەی قسەی پێغەمبەرانە دەفەرمێت خەڵکانێک دەگریان بەسەر مردوویەکدا و ڕووی تێکردن و فەرمووی ئەوە ئێوە بۆ کێ دەگرین وتیان بۆ ئەم مردووە فەرمووی ئەی بۆ حاڵی بۆ حاڵی خۆتان ناگرین ئێوە ئایا دەزانن ئەم مردووە سێ قۆناغی تێپەڕاندووە ئێوە هیچ یەکێک لەم قۆناغانەتان تێ نەپەڕاندووە فەرمووی بینینی مەلەکول مەوت لە پێش دەرچوونی ڕۆحیدا، مەکانەتی خۆی لەگەڵ چوونە ناو گۆڕەکەشیدا، شوێنی خۆی لە بەهەشت یان لە دۆزەخ بە چاوی سەری بینیوە؟ هۆ خەڵکینە، ئەگەر ئێمە بۆ حاڵی خۆمان بگرین باشتر نییە لە کاتێکدا ئەم قۆناغە سەختانەمان لە پێشە و نەمانبڕیوە؟ بێگومان بەڵێ. هەر ئیمامی عەلی ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێ خەڵکینە، موسڵمانینە، ئێوە بۆ دیراسەی مردن ناکەن؟ ئێوە بۆ لە حەقیقەتی مردن ناکۆڵنەوە؟ ئێوە بۆ سەرقاڵیتان بە دونیاوە وای لێ کردوون کە بێئاگان لەو ماڵە ڕاستەقینەتان؟ ئێوە سەفەرێکی کورتی دنیایی بۆ هێندە خەمی لێ دەخۆن ئەی سەفەرێکی دوور و درێژ سەفەرێکی زۆر نەهامەتی لە پێش ژیانێکی ناو گۆڕ و تاریکی بۆ خۆتانی بۆ ئامادە ناکەن بۆ وانەی لەسەر ناخوێنن بەڵێ خۆشەویستانم دیارە هەموو ئەمانە لە ژێر ئامۆژگاری ڕەسول اللە دایە عەلەیه سەلات وەسەلام کە دەفەرموێت لا إله إلا الله إن للموت لسكرات تاکو تەنهایی بۆ خوای میهرەبان بزانن بەڕاستی مردن گیان کێشان بینینی مەلەکول مەوت ئێش و ئازاری زۆرە بەڵێ مسلمانانی ئازیز چۆن گیان کێشانی نییە چۆن دەبێ ئەم ساتە وەختە لەبیرکەین کە غورفەیەکی عملیات چاوەڕێی هەموو لایەکمان دەکات دەفەرموێت حتى إذا بلغت التراقية ئەوە کێ ڕۆحەکان دەکێشێ مەلەک الموت وقیل من ڕاق دەفەرموێت مەلەک الموت ئادەی فریشتەکان ئەم ڕۆحە شیاوی کام کفنە ئەم ڕۆحە کام مەلائیکە هەڵیدەگرێ؟ مەلائیکەی ڕەحمەت و ڕووخۆش و دەم بە خەندە؟ مەلائیکەی خاوەنی حەنووت و کفنی تایبەت؟ یان مەلائیکەی عەزاب خوا پەنامان بات؟ بەڵێ ئازیزان و خۆشەویستانم، عەبدی عەلی الأعناق قد حملوک وفي التراب قد دفنوک کەس و کار لەگەڵتا ناهات زۆر جار بێڕەحمن لاشتان جێ نامێنن تۆزێ چونکە مردووەکان تەنانەت بە تەقەتەق و دەنگە دەنگی زیندوانیش کەمێک ئاسوودەیان بۆ دێ مسلمانێک کە مردنی بینیوە بە چاوی خۆی دەڵێ توخوا موسڵمانان ساتەوەختێک لامان بمێنەوە و بەجێمان مەهێڵن ئێوە دەزانن ئێمە لە تەنگ و تاریکی و چ ناڕەحەتیەکداین بەڵێ مسلمانانی ئازیز قبرمان لە پێشە پێغەمەری ئازیز عليه سەلات وەسەلام کاتێ زەینەبەی کچی وەفات دەکات زەینەبە ئەو ئافرەتە بەڕێزەی کە ناسراو بوو بە میسقام واتە هەمیشە نەخۆش بوو ژیانی یەک پارچە ئێش و ئازار بوو بۆیە پێغەمبەری ئازیز وەک باوکێکی بەسۆز بۆ خۆی دەچێتە ناو گۆڕەکەی عەبای تێدا ڕادەخات پاڵ دەکەوێت یایدا دەلاڵێتەوە لە خوا سبحانه وتعالى هەتاوەکو کچی ئازیزی لە هاتنەوە یەکی قەبر و لە تەنهایی قەبر و لە سوئالی مەلائیکەکان و لەو ناڕەحەتیەدا خوا سبحانه وتعالی بەدەمیەوە بێت ئەی کێ لە ئێمە ئەم ضمانەتەی هەیە و ئەی کێ لە ئێمە ئەمەی بۆ کراوە یا ئەمەی بەڵێن پێدراوە هەتاوەکو هێندە چاومان قایم بێ ئەم ڕۆژە سەختەمان لە یاد کرد بێ بەڵێ بەڵێ خۆشەویستانم ڕۆژێکمان لە پێشە هەمووان لە یەکتری ڕادەکەن ئەو دایکەی جگەر گۆشەی بەجێ دێڵێ ئەو باوکەی پشت لە ئەولادی دەکات ئەو ئەولادەی لا لە باوک و دایک و هاوسەر و کوڕ و کچی خۆی ناکاتەوە ڕۆژێکە ڕۆژی نەفسی نەفسیە کە ڕۆژی قیامەتە ئەمە ئەو حەقیقەتەیە کە دەبێ من و تۆی مسوڵمان خوشک و برای مسوڵمانم پێغەمبەری ئازیز هەمیشە ئاگادارمان دەکا و دەفەرمێ تەفەککەڕو هادیمە لەذات زۆر یاد لە ڕوخێنەری ئارزوەکانتان بکەنەوە چی ئارزوەکانتان دەڕوخێنێ بریتیە لە یاد و باسی مردن بەڵێ مانگی سێ مانگی کۆ مەرگی میللەتی کوردی موسوڵمانە، مانگی سێ مانگی ڕژانی خوێنی بە ناحەقی بە تایبەت هەڵەبجەی ناسنامەی میللەتی کوردی موسوڵمانە. هەڵەبجە ئەو قیامەتە بچوکراوەیە کە لەم مانگەدا کەسانێکی ئامادەبوو زیندوو بینیویەتی، نەوەی نوێش دەبێ هەرگیز لە یادی نەکات. پێم خۆشە نەوەی نوێی مسوڵمانی هەڵەبجە و کوردستانم ئاشنا بن بە دیمەنە ترسناکەکانی ئەو ڕۆژەی کە وێنەی ڕۆژی قیامەت بوو کە لەم شارەدا هاتە دی و بینرا و ستەمی لێکرا ڕۆژێک بوو کە تیایدا دووکەڵاوی کیمیاتەم بوو کۆمەرگ بوو دڵی بەرد بە ئاو دەبوو منداڵی ناو بێشکەی جێماو بڵێسەی گڕی دایکی جگەر سووتاو نووزە و قرچەی پیاوانی بە ساڵاچووی ئەژنۆ شکاو پێم خۆشە نەوەی نوێی کورد زبانم پێکەوە ئاگادار بن بزانن قیامەتێک بینراوە نابێ ئەو قیامەتەمان لە یاد چێ ببینن دیمەنەکان باوکان عمرتان لە یاد نەچێ هەتا ئێستە کۆرپەکەی لە باوەشە و هەر چاوەڕوانە ڕۆح بگەڕێتەوە و هەنسک و خۆشەویستی بۆ ڕۆڵەکەی دەرببڕێ. لەبیرتان بێ منداڵێک ئەگریا لە بۆ مەمکەی شیر لە پڕ بێدەنگ بوو شیری چوو لەبیر. لەبیرتان بێ موسڵمانان منداڵێک سێوی لەت ئەکرد هەر کە لەتی کرد منداڵەکە مرد لە یادتان بێ دکتۆر و نەخۆش وتوێژیان بوو بەڵام هەردووک بێچارە عیلاج بۆ دەردێ نەبوو لەم شارە لەبیرتان بێ مامۆستا لە قوتابخانە وانەی دەوتەوە، قوتابی گوێی هەڵخستبوو دەیویست وەڵامی پرسیار باتەوە، بەڵام بۆی تەواو نەبوو سپاردیان گیانیان. خوێندکارێک ویستی بڵێ مامۆستا، لێدانی دڵی لەو کاتەدا وەستا. پیرێکی نورانی شای پیری نوری ئیسلام نوێژی دابەست و نەیداوە سەلام وەستایەک تەنافی کێشا بوو دیوار بەرزکاتەوە تەواوی نەکرد ئەو چی نەبوو بە چاوی سەر نەیبینیەوە جارێکی تر کەسێک کە لە کوورەدا ئیشی دەکرد لە دەم کوورەکەیدا وەستابوو، بەڵام ئاسنگەر و کوورەچی کۆتا پیکی بوو نەیتوانی بیوەشێنێ و گیانی سپارد. مەقاشی نانەوایەک نەیتوانی نانەکە دەربێنێ، نانەکە لە ناو ئاگردا سووتێنرا و سووتا. کڕیار، فرۆشیار، کاسبکاری بازاڕ ویستیان پارە لەگەل یەکتریدا ئاڵوگۆر کەن، هەردووک نەیانتوانی و کۆتایی بە ژیانیان هات. بووکێک تازە ویسترا بگوازرێتەوە، بەڵام زاوا پەردەی سەری لانەدا و نەیبینی، ئەویش ماڵئاوایی لە ژیان کرد. کراسێک دورابوو بۆ بەهار، بۆ گەشت و سەیران، بەڵام مەقەست نەیبڕی، نەیدی و نەدوورا بۆ بەهار. ئەو نامەی کە نووسرابوو بنێرێ بۆ خۆشەویستێ، بۆ کەسێ، بۆ خزمێ، نەگەشت بە دەستی کەس و خۆشەویستەکەی. شاعیرانێکی زۆر ویستیان خامەیان بەکار بێنن، بەڵام نەیانتوانی. لەو ڕۆژەدا خوێنی بەناحەق ڕژاوی کۆمەڵگایەکی مسلمان ڕژێنرا ئەمە وێنەیەک ئەمە دیمەنێک لە قیامەت ئەمە دیمەنێک لە کۆمەرگ و مەرگەساتی کۆمەلگایەکی مسلمان ئەمە کۆمەرگی شاری شیرین و شاری محراب و منارە شاری علەمایانی مێزەرسپی شاری دێرینی کوردستان شاری حەزارەت و ژیان شاری ئاشتی و پێکەوە ژیان بەڵام وێنەی قیامەتە و پێمان دەڵێت دانیشتوانی شارەکەم لە یادتان بێ ئەم قیامەتەتان لەبیر نەکەن دانیشتوانی شارەکەم هاو نیشتیمانەکانم ئێوە جارێکی تر نابێ لەبیرتان چێ و هەمیشە و هەردەم خۆتان بۆ قیامەت ساز و ئامادە بکەن جارێکی تر وا شانزەی سێ تەقل باب دەکا و خەڵکی خۆی ساز و ئامادە دەکات بۆ گەشت و گوزار بەڵام هەڵەبجە ماتەمە و هەڵەبجە دڵبریندارە و هەڵەبجە ساتە وەختی زوڵم و ستەمی لە یادە و هەڵەبجە بریندارە و بەڵام لە هەمان کاتا گەشبینە و دڵی خۆشە چونکە فەزلی خوای پەروەردگار وردە وردە دادەبارێ، دەرگاکانی خێر دەکرێتەوە، لای لێ دەکرێتەوە، دەبێ هەڵەبجەیەکان پەیامی شەهیدان، پەیامی عولەمایان، پەیامی باوکان و دایکانی بە ناحەق کوژراومان لە یاد نەکەن کە پێمان دەڵێن یەکەم ئەهلی عیبادەت بن، قیامەت ئەوەی بەکەڵکتان دێ تەنها عیبادەتە، ڕاوەستان و ڕووبەڕوبوونەوەی خوای میهرەبان قیام و وەستانی نوێژی دەوێ، سوجدەی ڕۆژ و شەوی دەوێ، عیبادەتی گەرما و سەرمای دەوێ، بەدەمەوەچوونی بانگەکانی مزگەوتی دەوێ، پێمان دەڵێ ئێوە بۆ عیبادەت دروست کراون، ئەم شارەش لانکەی عیبادەتە، نابێت هاونیشتیمانانی نێو ئەم شارە لە عیبادەت لە توێشووی قیامەتا کەمتەرخەمی بکەن. ئەگەر هەموو شەهیدانمان ئێستا زیندوو ببنەوە و پێ لێیان بپرسین چیمان پێ دەڵێن، هەموویان پێمان دەڵێن وەتەزەوەدوو فەئینە خەیڕە الزادی التەقوا توێشوو بخەن چونکە باشترین توێشوو تەقوا و دینداریە ئاگاتان لە نوێژەکانتان بێ ووەجدوا ما عملوا حاضرا بینیمان ئەوەی کە پێشمان خستبوو هەر خەیرێک بکەی بە چاوی سەر دەیبینیتەوە دڵنیابن خوای پەروەرگار ظلم لە کەس ناکە پەیامی دووەم پێمان دەڵێت گەنجان، لاوان، کوڕان و کچان، ئەوەی دیویەتی، ئەوەی بیستویەتی نەوەی نوێی کۆمەڵگای کوردەواری، ئاگاداربن، ئەمن پێم دەوترێ شاری شەهیدان، شاری ئاشتی و پێکەوەژیان، دەزانن شەهادەت یەعنی چی؟ دەزانن شەهادەت ئەو پلە و مەقامەیە کە لە ڕۆژی قیامەتا وەجیئە بالنەبیین وەالشوهەدا لە دوای مەقامی پێغەمبەران شوهەدا دێن کێ شەهیدە ئاگادار بن وانەی شەهیدی و شەهادەت لە یاد نەکەن بەڵام بزانن من قاتل لتكون كلمة الله هي العليا فهو في سبيل الله فهو شهيد من قاتل دون ماله دون عرضه دون نفسه فهو شهيد ئەو کەسەی بجەنگێ بۆ بەرزی ئاڵای لا ئیلە ئیلا اللە جێبەجێکردنی شەریعەتی خوای میهرەبان ئەو کەسەی بجەنگێ لە پێناوی ئاینی لە پێناوی شەرەف و ناموسی لە پێناوی خەڵک و خاکیدا بۆ ڕەزامەندی خوای پەروەردگار ئەوە شەهیدە ئەزانن شەهید لەگەڵ ڕژانی دڵۆپە خوێنیدا خوای پەروەردگار لە گوناهەکانی خۆش دەبێ دەزانن خوای میهرەبان حەفتا حۆری پێ دەبەخشێ دەزانن خوا لە ضەممە و لە هاتنە یەکی نێو قەبر دەیپارێزێ دەسانەوە و ڕۆڵەکانم بزانن من شاری شەهیدانم شەهادەت بکەن بە پلە و مەقامێک بۆ دنیا و دوا ڕۆژتان تا بەدەستانەوە بێت کەواتە ئەمەش پەیامی دووەمی شەهیدانی هەڵەبجەیە و پێمان دەڵێ دینداری و خواناسی بکەن ئافرەتان ئاگاتان لە حیجاب و لە حەیا و حیشمەتان بێ ئاگاتان لە داپۆشراویتان بێ شاری شەهیدان شاری حەیا و حیشمەتە، دژی فەسادە، دژی ڕووت و قووتییە، دژی خۆ ڕووت کردنەوەیە، دژی بێ حەیاییە، ناکرێ نابێ ئافرەتی پارێزگای هەڵەبجە پێچەوانەی شەهیدان و ئەخلاقی کوردەوا ڕەسەنی ئیسلامەتی و کوردەواری هەڵەبجەکەی بێت؟ پەیامی سێیەم، هەڵەبجە و قوربانیانی دەڵێن، ئێمە قوربانی دەستی ستەم و ستەمکارین، ڕقتان لە ستەم و لە زوڵم بێ، ڕقتان لە ستەم و ستەمکار بێ، زوڵم لە یەکتری نەکەن، خیانەت لە یەکتری نەکەن، ماڵی یەکتر حەڵاڵ مەکەن، دەستدرێژی بۆ سەر خەڵک و خاکی خۆتان نەکەن، بستێک زەوی یەکتر داگیر مەکەن، ئاگاتان لە خاکی خۆتان بێ، نەک خاکی نێو بازاڕ، نەک سەیرانگا و باخەکان، لە قەبرستانەکانی شا زوڵم مەکەن، خاک داگیر مەکەن، بە ناوی قەبرێکەوە چەندین شوێنی قەبر مەگرن، زوڵم مەکەن، ڕێزی خەڵک و خاکی خۆتان بگرن. ئەرێ خەڵکی نا، ئەرێ قەومی کوردم بۆ دەرس وەرناگرن، بۆ پەند لەم ئامۆژگاریانە وەرناگرن بەتایبەت بەتایبەت بە ئەحزاب و حکومەت و دەسەڵاتداران دەڵێت خوێنی هەڵەبجە هەوێنی سەرخستنی هەموو کوردستانە، هەوێنی یەکپارچەی هەموو کوردستانە، تکایە خوێنی ئاشتی، خوێنی سەربەرزی، خوێنی عەدالەت، خوێنی مەزڵومیەتی هەڵەبجە لە یاد مەکەن. ستەم لە خوێنی هەڵەبجە و هەڵەبجەییەکان مەکەن، ئازاری زیندووان و ئازاری مردووانی هەڵەبجە مەدەن، لەسەر خوێن و خەڵک و خاکی هەڵەبجە لە پێناوی کولێرە و کورسیدا گاڵتە بە شعوری زیندووان و مردووانی هەڵەبجە مەکەن. هەڵەبجە خوا سبحانه وتعالی پاراستوێتی و دەیپارێزێ پشتی ستەمکارانی شکاندووە و دەیشکێنێ دەبێ هەر کەسێک کەم تەرخەمی بکە بەرامبەری تەوبە بکات ئەجینا خوا سبحانه وتعالی لێی قبوڵ ناکات هەڵەبجە دەڵێ من هەوێنی سەربەخۆیی کوردستانم من نامەوێ کورد بە ناوی سەربەخۆییەوە بەرەو سەرەڕۆیی یان سەرخۆری هەنگاو هەڵبگرێ. نامەوێ دڵۆپە خوێنێکی میللەتی کوردم بە هەدەر بڕوات. بەسە چیتر خوێن ڕشتن بۆ ئەم و ئەو. بەسە شەڕکردن بۆ جیهان. بەسە بە فیڕۆدان و ڕشتنی خوێنی بەهەدەر چوو نەزانی چۆن نەزانی بۆ کێ احتفاز بە خەڵکی خۆت بە خاکی خۆت بە داهاتی خۆتەوە بکە بەڵام ژیری نییە شەڕکردن بۆ جیهان یان لە بری لە بری جیهان شەڕکردن بەڵکو شەڕکردن بۆ خوا شەڕکردن بۆ خۆت شەرکردن لە پێناوی ئەو خەڵک و خاکەی کە خوای پەروەگار پێی بەخشیوی ئەگەر نا دوژمنانت هەڵەبجە دەڵێ دۆست و دۆست و دوژمن بناسن بە پشتیوانی خوای پەروەردگار دەبێ هەڵەبجەییەکان نمونە بن لەسەر ڕاستیدا نمونە بن لە دژە گەندەڵیدا نمونە بن لە دژە تەجاوزاتە نمونە بن لە دینداری و لە خواناسیدا نمونە بن بە تایبەتی لە هاوکاری و لە برایەتی و لە پێکەوە ژیاندا خوایە بە خاتری اسمی عەظەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە خوایە پەنا دەگرین بە تۆ لە ناڕەحەتیەکانی سەرە مەرگ خوایە پەنا دەگرین بە تۆ لە ناڕەحەتەکانی ناو گۆڕ خوایە پەنا دەگرین بە تۆ لە ناڕەحەتەکانی حەشر و حیساب خوایە پەنا دەگرین بە تۆ لە نەهامەتیەکانی سەرە مەرگ و ناو گۆڕ یا اللە خوایە لە گوناهی مردوانمان خۆشبە خوایە لە گوناهی شەهیدانی هەڵەبجە خۆشبە یا رب العالمین لێ داواکارین شیفای برینداران و زیندوانی کینابارانی هەڵەبجە بە خوای پەروەردگار ئەم شارە و تەواوی خاکی کوردستان بۆ خاتری ئیسمی عەظەمت بەرەکەتی خۆتی بۆ دابارێنە خوای پەروەردگار خوێنی شەهیدانی هەڵەبجە کە بە مایەی سەربەخۆی کوردستان خوایە سەربەخۆیی کوردستان بە چاوی خۆمان ببینین، خوایە ئاڵای شەکاوەی عەدالەت و دینداری و خواناسی بە چاوی سەری خۆمان ببینین، خوایە بۆ خاتری ئیسمی ئەعزەمت عەقڵێ ببەخشی بە سەرانی کورد چیتر ئەم وڵاتە و ئەم خەڵکە بەلاڕێدا نەبەن. یا ربی خوای ئاگری شەرمان لێ دوورخەیتەوە خوای ئاگری شەرمان لێ دوورخەیتەوە خوای ئاگری شەرمان لێ دوورخەیتەوە خوای بۆ خاتری اسمی عەزەبت نەوە ڕۆڵەکانمان بپارێزی خوای نەوە ڕۆڵەکانمان بپارێزی خوای خەڵک و خاکی کوردستان بپارێزی یا الله خوای پەروەردگار بۆ خاتری اسمی عەزەمت ڕەحم و بەدایک و باوکمان کە خوایە لە گوناهی ئەم جەمعە خۆشبە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە خوایە هیدایەتی گەنجانمان بە خوایە حیا و حشمەت بە ئافرەتانمان ببەخشە یا رب العالمین ئەم پارێزگای هەڵەبجە بکە بە پارێزگایەکی ئاشتی و خێر و عەدالەت یا ربی خوایە گیان ئەو کەسانەی کە کۆسپن لە بەردەم ئەم پارێزگایەدا شیاوی هیدایەتن خوایە هیدایەتیان بە